ماهی جوانیت بەرزە فڕە و ئەستێرەی بەختت ناکەوێ ببە کۆتی پڕ حەسرەتی خۆشەویستی گەر دەتەوێ گڕی دووریت بەتین ترکە با خەو لە چاوم نەکەوێ دوێنێ و ئەمڕۆم زیندانیکە باسبینێش دڵ نەسرەوێ پەتی مردن لە ملمکە ببە مۆتەکەی گشت خەوێ دڵنیابە دڵنیا بە ئازیزەکەم گەر لێرە بی یاخود لەوێ هەتا دەمرم سەر شێتانە من تۆم لە خۆم خۆشتر دەوێ هەتا دەمرم سەر شێتانە من تۆم لە خۆم خۆشتر دەوێ